و خۆی دڵی لێی دابوو نامەکە لە دایکیەوە بوو لە ناوچەی ڕێ هەر بە نامە وەرگرتنەکە ڕەنگی پەڕی ماوەیەک بوو نامەی پێنەگەشت بوو وەلێ ئێستا لە پراشتێکی تریش دڵی گرت ڕاستکۆڵنییکۆڤتی ناستاسیا بڕۆ توخوا بڕۆ ئەمە سێ کۆپیکەکەت بۆ خاتری خوازوو بڕۆ نامەکە لە دەستی ئەلەرزی نەیویست لە پێش چاوی کارەکەرەکەدا بیکاتەوە حەزیەکرد خۆی بە تەنیا لەگەڵ نامەکەدا بێ کە ناستاسیا چوە دەرێ بە پەلە نامەکەی لە زاری نزی خستە و ماچی کرد پاشان بۆ ماوەیەک لە ناو نیشانەکە ڕامە لە خەتەورد و لارەکەی دایکی خۆشەویستی ڕامە کە ئیناسیەوە خەتی دایکی کە ڕۆژانێک فێری خوێندن و نووسینی کردبوو لە کردنەوەی نامەکە ماتەڵیە کرد وەک ئەوەی لە شتێک بترسێ لە دوایدا کردەوە نامەیەکی دوور و درێژ بوو دوو لاپەڕی بەر و پشت بە خەتی ورد پڕکردبووە دایکی نووسی بووی ڕودیای ئازیزم زیاد لە دوو مانگە بە نووسین هیچم لەگەڵدا باز نەکردویت ئەمە زۆر ئازاری داوم و هەندێک شەو خەو لە چاوم نەکەوتووە و هەر بیرم کردوەتەوە وەلێ بێگومان تۆ لەو بێدەنگیم ئەبوریت کە بە دەستی ئەنقەست نەبووە تۆزانیت چەندم خۆشەوێیت من و دنیا هەر تۆمان هەیە تۆ هەموو شتێکی ئێمەیت هەموو ئومێد و بڕوای ئێمەیت نازانیت چیم بەسەرهات کاتێک لەوە بە ئاگا هاتم کە چەند مانگێکە لەبەر نەبوونی وازت لە زانکۆهێناوە و وانەوتن و سەرچاوەکانی تری ژیانت لەدەستداوە ئەی منم توانی بە سەد و بیست ڕۆبلی ساڵانەی خانەنشینی هاوکاریت بکەم ئەو پانزە ڕۆبلەی چوار مانگ لەمەو پێش بۆم ناردیت و خۆ دەزانیت هەر لەسەر ئەو موچەی ساڵانەیە بە قەرز لە ڤازیلی ئیڤانۆڤچ ڤەخروشینی بازرگانی لای خۆمانم وەرگتە بوو ڤازیلی پیاوێکی میهرەبانە و هاوڕێی باوکت بووە بەڵام کە کردمە وەکیلی خۆم بۆ وەرگرتنی موچەکە ناچار بووم چاوەڕێ بم تا قەرزەکە تەواو بێت، ئەمەیش تازە بە ئەنجام گەشتووە، بۆیە بە درێژایی ئەم ماوەیە نەمتوانیوە هیچت بۆ بنێرم، وەلێ ئێستا ڕەنگە لە سایی خواوە بتوانم دیسان پارەت بۆ ڕەوانە بکەم، تێکڕاتوانین ئێستا لە بەختی خۆمان ڕازی بین و ئەمەیش. مەسەلەیەکە حەزەکەم زوو پێتی ڕابگەێنم یەکەم ڕودیای ئازیز ئەتەیە بزانیت کە نزیکەی مانگ و نیوەکە خوشکت لەگەڵ مندا ئەژی و ئیدی لە یەکتر جیانابینەوە سوپاس بۆخوا کۆتایی بە خەم و ئازارەکانی هات وەلێ ئەمەوێت یەک بە یەکت بۆ باسکەم بۆی بزانیت کارەکە چۆن ڕوویداوە و تا ئێستا چیمان لە تۆ شاردۆتەوە کاتێک دوومان لەمەوبەر بۆت نوسیبووم لە یەکێکت بیستووە دنیا لە ماڵی سفیدریگایلۆڤ توشی مامەڵەیەکی زۆر ناخۆش بووە تۆیش لەو بارەیەوە داوای ڕوونکردنەوەی وردت لێ کردبووم من لەو کاتەدام توانی چ وەڵامێکت بدەمەوە ئەگەر هەموو ڕاستیەکانم بۆ بنوسیتایە بێگومان گشت کارەکانت ئەخستە لا و هەر بە پێ ئەگەشتیتە لامان چونکە من ڕەوشت و هەستت ئەناسم و نەدەهێشت دڵی خوشکت بڕەنجێنن. من خۆشم لە نائومێدێکی ترسناکدا ئەژیان و لێ چیم بۆ کرا تەنانەت ئەوسا خۆشم تەواوی ڕاستیەکانم نازانی گرنگترین کێشە لەوەدا بوو کە دنیا کاتێک دو ساڵ لەمە پێش بۆ پەروەردەکردنی مناڵەکان لەو ماڵەتدا دەست بەکار بوو لە پێشەوە سەد ڕۆبلی لێوەرگرتبوون تا لە بۆ دوا هەموو مانگێک هەندێک لە موچەکەی ببڕن بۆیە نەیەتوانی پێشدانەوەی سلفەکە واز لەو ماڵە بهێنێت ئەو ئەو پارەی ئەتوانم ڕودای ئازیز هەموو شتێکت بۆ ڕوونکەمەوە زیاتر بۆ ئەو وەرگتە بوو تا شەست ڕۆبلی بۆ تۆ بنێرێت تۆ لەو کاتەدا زۆرت پێویست پێ بوو ئەوە ئەو پارێ بوو کە تۆ پار بەدەستت گەشت ئەوسا تۆمان بەوە فریودا کە بۆمان نووسیت ئەو پارەیە پاشەکەوتی پارە کۆنەکانی دنیاە بەڵام وانە بوو ئێستا تەواوی ڕاستیەکەت بۆ نووسم چونکە شتەکان هەموو ڕوو لە چاکین ئەبێت تۆیش ئەوە بزانی تا چ ڕادێک دنیا تۆی خۆشەوێت و چ دڵێکی بێوێنەی هەیە. لە ڕاستیدا جەنابی سفیدری گایلۆف لە سەرەتادا زۆر لەگەڵیا دڵڕق بووە و جۆرەها قسەی ناخۆش و گاڵتە ئامێزی لەسەر نان خواردن پێوتووە بەڵام کە ئێستا هەموو شتێک کۆتای پێهاتووە نامەوێت بچمە ناورد و درشتی گشتەکانەوە بۆ ئەوەی بێهودە تۆیش ناڕحەت نەکەم بە کورتی مارفا پترۆڤنا ی ژنی سفیدریگایلۆڤ و تەواوی کەسەکانی تری ماڵەکە ڕەفتاریان لەگەڵ دونیادا باش و خۆشەویستانە بوو بەڵام کە بەڕێز سفیدریگایلۆڤ هەر لەسەر ڕەوشە کۆنەکەی کە لە سەردەمی سەربازیەوە بۆی مابۆوە کەوتە ژێر کاریگەری باخوسی خوای شەراب و مەستیەوە ئیتر زۆر بە سەختی کات بەسەر دونیادا ئەگوزەرا. وەلێ ئەزانیت ئەنجام چۆن شکایەوە؟ بیر لەوە بکەرەوە کام پیاوە زۆردارە ماوەیەکی زۆر چاوی بڕیوەتە دنیا، ئارەزووی خۆی لە ژێر دەمامکی دڵڕەقی و نەفرەتدا بەرامبەری شاردووەتەوە. ڕەنگە لەبەرئەوەی پیاوی گەورەی ماڵ بووە و بەو تەمەنەوە و ئەو ئارەزووە نامەردانەیەوە هەستی بە شەرم و ترسێک کردبێت و هەر لەبەر ئەوەیش بێ ویستی خۆی ڕقی لە دنیا بووبێتەوە، یان ویستبێتی بەو ڕەفتاری زبر و گاڵتەئامێزەی خۆی ڕاستییەکە لە خەڵکی تر بشارێتەوە، بەڵام سەرەنجام خۆی نەگرتووە و پڕکێشی کردووە کە بێ پەردە پێشنیازی خراپ بۆ دنیا بکات و بەڵێنی جۆربەجۆری بداتێ کە هەموو شتەکان لە بەرژەوەندی دنیادا ئەبێ. لەبەر ئەو واز لە زۆر شت دێنێ، ئەچێتە گوندێکی تر، یان تەنانەت بیبا بۆ دەرەوەی وڵات، بێگومان تۆ ئێستا توانیت لای خۆتەوە ڕنج و کەسەری دنیا بەرجەستە بکەی دنیا کە وازی لەو ماڵە نەهێنا تەنیا لەبەر ئەو قەرزە نەبوو کە لەسەری بوو بەڵکو لەبەر دڵسۆزی و ڕێز لێگرتنی مارفا پترۆڤ نابوو چونکە لەوانە بوو مارفا کت و پرگومان بکات و لە ئەنجامدا ببێتە هۆی جیابونەوە یان کێشەی نێوانیان بێجگە لەمانە بۆ دنیایش ئەمەندە کارێکی ئاسان نەبوو بێگومان شتی تری لێکەوتەوە گەلێک هۆی تر هەبوون کەوایان لە دنیا کرد نەتوانێ پێ شش هەفتەی تر لەو ماڵە نەگریسا خۆی رزگار بکە دیارە تۆ خۆت دنیا ئەناسی تۆزانی چەندە وریا و خاوەن کەسایەتی خۆەتی دونیا لە توانایدایە بەرگەی زۆر شت بگرێت و لە شوێنی خۆیدا ئەمەندە جوامێرانە بێتە دەست کە توانا و خۆگریەکەی لە دەست نەدا تەنانەت بۆ ئەوەی ناڕەحەت نەبم هەموو شتێکی بۆ نەئەنووسیم. هەرچەندە گەلێک جار نامەمان بۆ یەک دێنارد و لەبارەی هەواڵ و حاڵی یەکترەوە ئەدواین لە ناکاوێکدا و یەکسەرگرەی کار کرایەوە بە ڕێکەوت، مارفا پترۆڤنا گوێی لە قسەکانی مێردەکەی بێ کە لە باخەکەدا بۆ دونیاکات و چۆن لێ ئەپاڕێتەوە، وەلێ ئەو بە پێچەوانەوە تێگات و تاوانەکە خاتە سەر دونیا، گوایە ئەو ئەم پێشهاتەی دروست کردووە. هەر لە ناو باخەکەدا نمایشێکی سامناک ڕوویدا. مارفا پترۆڤنا لە دونیای دا و بڕوای بە قسەکانی نەکرد، خۆیشی سەعاتێکی تەواو کەوتە هاوار و گریان، پاشان فەرمانی دا لە عارەبانەیەکی نابوتی گوندی دا دونیایان بە پەلە هێنایەوە شار بۆ لای خۆم. هەرچی جل و بەرگی هەبووە خۆی بێ ئەوەی بیپێچنەوە فڕێیان دا بۆ ناو عارەبانەکەوە، ڕێکەوت، لەو کاتەیش دا بارانێکی بە خوڕ دایکردبوو، دونیا بە دڵشکاوی و سوکایەتی پێکردنەوە بە ناچاری، حەڤدە فرسەخی تەواوی لەگەڵ دێهاتیەک و لە عارەبانەیەکی سەر دانەپۆشراو دابڕی، ئێستا بیری لێ بکەرەوە، من لە وەڵامی نامەکەی تۆدا کە دوو مانگ لەمەو پێش بە دەستم گەیشت، ئەمتوانی چی بنووسم؟ خۆم زۆر پەرێشان بووم، نەمەوێرا ڕاستێکەت بۆ بنووسم، چونکە بێگومان بووم تۆ شپرزە و غەمگینە بوویت. تازە توانی چی بکەیت؟ لەوانە بوو خۆت بکوژیت. بێجگە لەوەیش دونیا نەیەهێشت نامە پڕکردنەوەیش بە قسەی هیچ و پوچ لە کاتێکدا کە دڵم لێوان لێوی غەم و پەژارە بوو بۆ من نەکرا. مانگێکی تەواو لە هەموو شارەکەماندا لەبارەی ئەم ڕووداوە قسە ئەکرا وای لێ هاتبوو من و دنیا لە تاو و چرپە چرپ و تەماشایی نەفرەت ئامێزی خەڵکی تەنانەت نەمانەتوانی ڕوو لە کەنیسەیش بکەین هەندێک جاریش خەڵکانێک بە دەنگی بەرز و ڕووبەڕووی خۆمان پلاریان ئەوەشان هەموو دۆستەکانمان لێمان ئەتەکینەوە هەمویان تەنانەت بەسەریش سلاویان لێ ناکردین لەو باوەڕەدا بووم هەندێک لە شاگردوکان و کارمەندە بچووکەکان ئەیانویست قەتران بە دەرگای ماڵەوەماندا بکەن تا سوک ڕسوابین وای لێ هاتبوو خاوەن ماڵەکەمان جەختی لێ کردین خانۆکە چۆڵ بکەین هۆی گشت ئەمانە مارفا پترۆڤنا بوو کە لە هەموو ماڵەکاندا تاوانەکەی خستبوو سەر دنیا و ئابڕووی بردبوو ئەو لێرە هەموو کەس ئەناسێت و لە ماوەی ئەو مانگەدا بەردەوام هاتوچۆی شاریەکرد لەبەرەوەیش کە کەمێک چەنەبازە و حەزی بە قسەی ناوماڵ و خێزانە و بە تایبەتی دەردە دڵی لەبارەی مێردەکەیەوە کە کارێکی باش نییە بۆیە لە ماوەیەکی کورتا نەک تەنیا لە ناو شارەکەماندا بەڵکو لە گشت هەرێمەکەدا ڕووداوەکەی بڵاو کردەوە من نەخۆش کەوتم وەلێ دنیا لە من خۆگرتر بوو خۆزگە ئەدبینی چۆن بەرگەی هەموو ئەو شتانەی ئەگرت و تەنانەت دڵخۆشی منی ئەدایەوە ئەو فریشتەیە خوا بەزەی پیامان دەهاتەوە و کارێکی کرد کۆتایی بە ئازارەکانمان هات چونکە جەنابی سفیدری گالۆڤ عقلی بەسەردەهاتەوە پەشیمان بووە دیارە بەزەیی بە دنیادا هاتووتەوە گەلێک بەڵگەی حاشاهەڵنەگر و ئاشکرای لەبارەی بێتاوانی دنیاوە بە مارفا پترۆڤنا داوە، واتە هەمان نامەی دنیا کە بە ناچاری و بە مەبەستی ڕەتکردنەوەی ئەو پێشنیازانەی سڤیدریگالۆڤ بۆ بینینی بە نهێنی و قسەکردن لەگەڵیا کردبووی و لێی پاڕابووە پێش ئەوەی مارفا پترۆڤنا لە باخەکەدا بیانبینێت، دنیا نامەکەی دابووە سڤیدریگایلۆڤ و دوای ڕۆشتنی، هەر لای ئەو مابووەوە. لە نامەکەدا دنیا بە ڕاشکاوی و تووڕەیەکی زۆرەوە دەربارەی ڕفتاری نامەردانەی سفیدری گایلۆڤ بە تایبەت بەرامبەر مارفا پترۆڤنا قسەکات و سەرزەنشتیەکات و ئەوەی بەبیر دێنێتەوە کە ئەو باوکی خێزان و سەرۆکی ماڵە لە دوایشدا پێڵێ کە ئازار پێگەیاندن و بەدبەختکردنی کچێکی نەگبەت و چارە ڕەشی بێ پشت و پەنا لەلایەن ئەوە ئەو پەڕی نامەردە بە کورتی ڕودیای ئازیزم نامەکە ئەمەندە نەجیبانە و کاریگەر نووسرابوو کام خوێندەوە بە کوڵە گریام و ئێستایش بێ فرمێسک ڕشتن ناتوانم بیخوێنمەوە بێ لەوەش شایەتی دانی خزمەتکارەکانیش کە لە حاڵەتی لەم جۆرەدا زیاتر لەوەی سفیدری گایلۆڤ بە خەیاڵیدا بێ بینی بوویان و بیستبوویان بوو بەهۆی ئەوەی دنیا بێتاوان دەربچێت مارفا پترۆڤنا تەواو سەراسیمە و خۆی لای ئێمە دانی پیادانا دووبارە کەوتبوو بۆ حاڵەتی مردن، بەڵام بە تەواوی لەوە گەیشت کە دونیا بێ گوناهە و ڕۆژی یەکشەمەی دوایی هەر لەگەڵ گەیشتە کەنیسە کەوتە سەر ئەژنۆ گریا و لە حەزرەتی مریەم پاڕای و داوای لێکرد لەو ئەزموونە تازەیەدا تێکنەشکێ و ئەو توانایی بداتێ کە ئەرکەکانی بە چاکی ئەنجامدا پاشان ڕاستەوخۆ بێ ئەوەی سەر لە کەس بدا هاتە لامان و هەموو شتێکی بۆ باس کردین بە کوڵ گریا و بە پەشیمانێکی زۆرەوە دنیای لە باوەش گرت و داوای لێبوردن و لێخۆشببوونی لێکرد هەر ئەو بەیانیە بەیەک هات بەفیڕۆدان یەکسەر لای ئێمەوە چووە سەردانی هەموو ماڵەکانی تری شار لەگە شوێنەکاندا بەخوڕ فرمێسکی ڕشت زۆر لەباری دنیاوە قسەی باشیە کرد باسی بێتاوانی و جوامێری و هەستی بەرزی دنیای بۆ هەموو کەسێک ئەجێڕایەوە لەمانەیش زیاتر ئەو نامەی کە دنیا خۆی بۆ جەنابی سفیدری گایلۆڤی نووسی بوو پیشانی هەموو کەسێکیدا و بەدەنگی بەرز بۆی خوێندنەوە تەنانەت مۆڵەتی ئەوەیشی دانێ کە وێنەی لەبەر بگرنەوە بەڕای من ئیتر ئەم کارەیان زیاد بوو پێویستی نەکرد بەم جۆرە بە ناچاری چەند ڕۆژێک لەسەر یەک چووە ماڵی هەموو ئاشنا و دۆستەکانی شاری چونکە هەندێک لەوانە لەوە دڵگیر بوون کە بایەخ بە هەندێکی تر دراوە بۆیە سەرەی بۆگرتن و ئیدی هەموو ئەیانزانی کە فڵانە ڕۆژ مارفا پترۆڤنا لە فڵانە شوێن نامەکە خوێنێتەوە، بۆ بیستنی تەنانەت ئەوانەیش کە چەند جارێک دەقی نامەکەیان لە ماڵی خۆیان و کەسانی ناسیاوی تریشدا بیستبوو، کۆ ئەبوونەوە. بە لای منەوە گەلێک لەم کارانە زیاد بوون، بەڵام ئەمە ڕەوشی مارفا پترۆڤنایە. لانی کەم هەموو ئابڕویەکی بۆ دونیا گێڕایەوە و هەموو عەیبە و خەوشەکانی لە ئەستۆی مێردەکەی نا کە لە ڕاستیدا هەر ئەویش تاوانباری سەرەکی بوو تەنانەت وای لێکردبوو کە بەزەیم پیای دابێتەوە ئەو کارەی بەو پیاوە داماوەیان کرد زۆر لەوە سەخت تر بوو کە چاوەڕێکرا هەر دوای ئەوە گەلێک خێزان داوایان لە دنیا کرد کەوانە بە مناڵەکانیان بڵێتەوە بەڵام ئەو داوای بەخشین یەکردن بەگشتی لە ناکاوێکدا هەموو ڕووی ڕێزیان تێکرد و بە تایبەتی ڕفتاری باشیان لەگەڵ یانوان. گشت ئەم ڕووداوانە پێشهاتێکی چاوەڕوان نەکراوی وایان هێنایە گۆڕێکە توانین بڵێین بە تەواوی چارەنووسی ئێمەی گۆڕی ئەوە بزانە ڕودیای ئازیز پیاوێک داوای دنیای کردەوە ئەویش قایل بوو ئەمەوێت ئەم مەسلێت زوو پێبگەنم هەرچەندە لەم کارەدا ڕاوێژ بە تۆ نەکراوە بەڵام هەرگیز لە هەڵوێستی من و خوشکت دڵگران نابی چونکە خۆت ئەزانی دواخستنی ئەو کارە تا گەیشتنی وەڵامی تۆ بۆ ئێمە ناگونجا بێجگە لەمە تۆ هەروا دوور بە دوور نەدەتوانی بە وردی بڕیار لەسەر هەموو شتێک بدەی ئەمەش درێژەی باسەکەیە. ئەو پیاوە واتە پیتەر پیترۆڤیچ لۆژین کارمەندێکی پایەبەرزە لەگەڵ مارفا پترۆڤنادا کە لەم کارەدا دەستی باڵای هەبوو، خزمایەتێکی دووریان هەیە کارەکە وا دەستی پێکرد کە لە پێشدا بەهۆی ئەم خانمەوە لۆژین حەزی بە ئاشنایەتی ئێمە کردبوو پێشوازی چاکی لەکرا قاوەی خواردەوە و ڕۆژی دوایی نامەیەکی بۆ ناردین لە نامەکەیدا زۆر بەڕێزەوە پێشنیازەکەی خستە ڕوو داخوازیەکەشی ئەوە بوو کە بە زووترین کات وەڵامی تەواوی بدەینەوە ئەو پیاوێکی کارایە گەلێک سەری قاڵە و ئێستا ئەوێ بەپەلە بڕواتە پترسبرگ، بۆیە هەموو دەقیقەیەکی لا بنرخە. بێگومان ئێمە لە سەرەتاوە ئەوەمان زۆر لە لا سەیر بوو، چونکە کارەکە زۆر بە پەلە و بێ چاوەڕوانی کردن ئەنجام درا. ئەو ڕۆژە هەمووی ئێمە بە جووتە بیرمان کردەوە و گشت لایەکیمان هەڵسەنگاند. ئەو کەسێکە بڕوای پێ ئەکرێ. هەبووە لە دوو شوێن کارەکات و سەرمایەکی باشی پاشەکەوت کردووە ڕاستە تەمەنی چلو پێ ساڵە بەڵام هێشتا بەدیمەنە و جێ سەرنجیشنە بەگشتی مرۆڤێکی دروست و لایەقە تەنیا ئەوەی هەیە کەمێک ڕووتاڵ و لوت بەرزە ڕەنگە ئەمەیش تەنیا لە یەکەم بینینیدا ئەو هەستت تێبگەڕێنێ ڕوودیای ئازیز وا لە پێشەوە پێ دەڵێم هەر کاتێک لە پترۆزبورگدا یەکترتان بینی، ئەمە لە ئایندەیەکی زۆر نزیکدا ڕووەدا، ئەگەر لە یەکەمین بینینتا خەوشێکت تیا بەدی کرد لەبارەیەوە، وەک ڕەوش و نەریتی تایبەتیت کە زوو هەڵەچیت بڕیاری بەسەر ئەمە دە. ئەمەت هەر بۆ ئاگاداری پێڵم، ئەگینا لەوە دڵنیام کە ڕات بەرامبەری چاکە بێ. بێ لەمەیش بۆ ناسینی هەر کەسێک، ئەبێت لەگەڵیدا وردە وردە هەڵسوکەوت بکەیت و لەوە ئاگاداربی کە تووشی هەڵەیەکی وانەبی پاشان نەتوانی ڕاستی بکەیتەوە بەڵام گەلێک بەڵگە لەسەر ئەوە هەیە کە پیتەر پیتۆڤچ کەسێکی تەواو بەڕێزە لە یەکەم دیداریدا لەگەڵماندا ئەوەی دەرخست کە کەسێکە خاوەن بڕیاری خۆیەتی وەلێ لە گەلێک بواردا وە خۆی ئەیوت هاوبیری نەوەی نوێیە و دوژمنی هەموو شتێکی خەیاڵیە. گەلێک شتی تریشی وت، وەک ئەوەی هەندێک حەزی لە ناوبانگە و زۆری پێخۆشە گوێ بۆ قسەی ڕادێرن، ئەمەیش تاوان نیە، دیارە من شتی لەوە زیاتر تێنەگەشتم، وەلێ دنیا پێی وتم کە هەرچەندە زانیاری زۆری نیە بەڵام ئاقڵ و قسەزان و میهرەبانە. رودیا، تۆ ڕەوشی خوشکت دەناسی، کچێکی ڕەند و بە ئاوەز، خۆگر و پڕشکۆ، ئەگەرچی دڵێکی ئاگرینی هەیە و من ئەوم بە چاکی تیا هەست پێ کردووە، هەڵبەتە هیچ کامێکیان عەشقێکی زۆر گەورەیان بۆ یەکتری نییە، بەڵام دونیا بێجگە لە ئاقڵییەکەی کچێکی گەلێک مەردە، فریشتەیەکە بۆ خۆی، ئەرکی خۆی لە بەختەوەری مێردەکەیدا ئەبینێ. کە ئەویش لای خۆیەوە هەوڵی بەختەوەری ئەمیەتی. هەرچەندە پێویستە دان بەوە دابنێین کە تا ڕادەیەک ئەم کارە زوو ئەنجامدرا، وەلێ لە ڕاستیدا لەبارەی نیەتپاکی پیتەر پیترۆڤیچەوە هیچ بەڵگەیەکی گوماناویمان نییە. هەر لەم بارەیەوە ئەبێت ئەوەیش بڵێم کە پیاوێکی زۆر ئاقڵ و بەڕا و تەگبیرە. بێگومان خۆی ئەوە ئەبینێ کە دابینکردنی بەختەوەری خودی ئەو لەبارەی هاوسەریەتیەوە بەسراوەتەوە بە بەختەوەری دونیاوە و ئەو ژیانەی لەگەڵ ئەودا بەسەریە بە سەبارەت بە هەندێک ناهەمواری لە ئاکار و هەندێک داب و نەریتی کۆن و تەنانەت بەشێک لە جیاوازی بیر و باوەڕ کە شادمانترین هاوسەریش ناتوانێ خۆی لێ ببوێرێت دنیای پێیوتم کە بڕوای بەخۆی هەیە و هیچ جۆرە ترسێکی لێ بەدی ناکرێت و ئەتوانێ زۆر خۆگر بێ بە مەرجێک پەیوەندیەکەیان لەسەر بنەمای ڕاستگۆی و یەکسانی دامەزرابێ لە ڕووی دەرەوەیدا بە پیاوێکی زۆر بە زەبر و زەنگ ئەچێ بۆ نمونە لەو سەتایەوە من هەندێک بەڕکن هاتە بەرچاوم وە لە ئەشێت ئەمە لەوێەوە سەرچاوی گرتبێ کە پیاوێکی ڕێک و ڕاستە لەو باوڕێژ دام کەوایە هەروها لە دیدەنی دووەمدا دوای ئەوەی زانی دنیا قایلە لە بێنە و بەردەی قسەکانیدا ئەوەی دەرخست کە پێشتر واتە پێش ئاشنایەتی لەگەڵ دونیادا مەرجی لەگەڵ خۆی داکردووە کە کچێکی ڕەسەن و بێ جیازی بهێنێ کە سەختی زەمانەی چەشت بێ بەڕای ئەو نابێت مێرد بە هیچ جۆرێک قەرزاری ژنەکەی بێ بەڵکو و چاکتر وایە ژن مێردەکەی بە گەورەی خۆی بزانێت ئەبێت لێرەدا ئەو بڵێم کە ئەم مەبەستەی هەندێک هێور و میهرەبانانە تر لەوەوت کە ئێستا من بۆ تۆم نووسی. وەلێ من ڕستەکانیم لەیاد کردووە و تەنیا ماناکانم لە بیرە. بێجگە لەوەش هیچ مەبەستێکی لە دوای ئەم قسەیەوە نەبوو، بەڵکو لە بەرەوەی گەرمی قسە ببوو، لە دەمی دەرپەڕی بە جۆرە کە پاشان ئەیویست هەر چۆنێک بۆ وتەکەی پینە بکات و سوکتر بیخاتە ڕوو. لەگەڵ ئەوەیشدا من قسەکەم زبر هاتە پێش چاو پاشان ئەمەم بە دنیا وت بەڵام دنیا بە تووڕەیە وەڵامی دامەوە کە قسە شتێکە و کردەوە شتێکی تر بێگومان ڕازەکە دنیا پێشەوەی بڕیار بدا بە درێژایی شەو نەنووست ئەو وایە زانی من خەوتوم بۆیە لە جێگاکەی هاتە دەرێ و هەموو شەوەکە لە ژوورەکەدا کەوتە پیاسەکردن تا لە ئەنجامدا بەرامبەر پەیکەرەکەی ئیسا بە چۆکدا هات